ئەڵقەی هەژدەهەم. خۆمتان پێ بناسیێنم شەریفی سانت لویست اینجا ڕووی کردە ئاوڵەکەم وتی تۆ من ناناسیتەوە بەڵام من تۆ باش دەناسمەوە تۆ فلانە کەس نیت ئاوەڵەکەم وتی بەڵێ بەڵێ خۆیم ئەجا شەریف وتی ئەو کابرای لەگەڵماندایە تاوانبارێکە و لە حەپسخانەی سان توینتینەوە دەیبینەوە بۆ سانت لویس و لەوێ هەڵی دەواسی پاش نەختێوتی ببورن ئێمە ناتوانین حەبسەکە بە تەنهایی بەجێ بیاڵین جاگەر دەفەرمونون بابچین لە فارگۆنەکەی ئێمە پێکەوە دانیشین تا ئاوڵەکەشمتان پێ بناسیێنم کە مدعی گشتی ناوچەکەیە بێ ئەوەی زیاتر لەم بارەیەوە پرسیاری لێ بکەین وتی لە بینی خۆمانا بێت ئەم کابرایی پێمانە تاوانبارێکی یەکجار ناسراوە کە لە ساند لویس گیرە داوای لە ئەفسەرەکە کرد کە بهێڵێ بچێتەوە ژوورەکەی و هەندێک کەل و پەل بۆ خۆی بێنێ کەچی لە کاتێکە ئێمە چاوەڕێمانەکرد لە ناکاوێکە بە تفەنگێکەوە دەرپەڕی و تەقەی لە ئەفسەرەکەمان کرد و کوشتی و خۆشی دەرباز کرد و چوو بۆ کالیفۆرنیا لەوێ لە دزیکردنا گیرا و سێ ساڵ حەبس کرا ئەو ڕۆژەی کە حەبسیەکەی تەواو کرد من و مدعی گشتی خۆمان لەبەر دەرگای حەبسخانەکەی بۆی مەڵاسدا و گرتمان بێگومان بچووکترین سزایی هەڵواسینە من و ئەندرسن بەرەو فارگۆنەکەیان کەوتینە دوای شەریف کە پیاوێکی سەر و ڕووخۆش و کەڵەگەتی بەخۆوە بوو زەردەخەنە لێوی بەجێ نەدەهێشت و چاوی هەمیشە دەبریسکانەوە بەڵام مدعی گشتی کابرایەکی مەنگ دیار بوو شەریف پاشەوەی بە ئاوڵەکەی ناساندین فەرمی لێمان کرد کە دانیشی ئەجا ڕووی کردە کابرای حەبس ئەوەش هانکە دەیبێنەوە بۆ ساند لویس لەوێ نەختێ محاسبەی دەکەین هەنگ بە تیزێکەوە پێکەنی بەڵام هیچ قسەی نەکرد کابرایەکی کەڵەگەتی بەخۆ بوو بەتەمەل لە چل تێپەڕی کردبوو تەوقەیەکی لەگەڵ ئەندرسندا کرد و پێیوت تۆم گەلێک دیوە بەخوا تفەنگچی چاک بووی خوام نەبێ گولەت بە خەسال نایە لە ڕووتکردنەوە تاڵانی شاسوار چاک بووی بەڵام لەبارەی منەوە شتێکی واینەوە ئەگەر چێ ملایەکمان خۆشحاڵ بووین بەم مەجلیسە بەڵام لەناوە پردەیەکی خەم سەری دڵی گرتبووین من بەش بە حاڵی خۆم نەم دەزانی چ قسەیەک بێنمە پێشەوە بۆیە هەرسەیری دەمی شەریف مەکرد و بزەیەکی دەستکردم بەسەر لێوە بوو ئاوڵەکەم هەڵیدایە بەخوای تر ئەمە دنیاە شەریف وەڵامی دایەوە قایناک ئێمە دەبێ هەوڵ بین لە ناخۆشی ئەم دنیاە کەم بکەینەوە هەنگ وانە هەنگ بە ساردیەکە وتی بڵێ بڵێ وایە بێگومان وایە ئەجا شەریف دەستی کرد بە دەرزدادانمان بەم هەنگی حازریم وت هەرکە لە حەپسخانە دەرچوو ئەگەر بە پیاوەتی لەگەڵمانە بێی بە پیاوەتی لەگەڵتدا دێین، نامانەوێت کەلەپچە و مەلەپچە بەکەربێنین یان هەڵاو بگرە دروست بکەین، وەکو دەبینن لە سندمێک بەولاوە هیچمان نەکردووەتە پێی. منیش وتم، سندمی پێ؟ سندم چییە؟ یانی چی؟ تۆ قەت سندمت نەدیوە؟ کوڕە هەنگ، نەختێ، دەرلنگی شەرواڵەکە وەڵبڕە. کابرا دەرلنگی شەرواڵەکەی هەڵبڕی، سەیرەکەم، کڵۆڵە کۆتێکی ئاسنی لەپێ کراوە. پێنج ئینج درێژ و سێ ئینج ئەستوور بوو، بە قایمی لە قولەپێی حەپەسا بوو. بە ئەقڵم گرانایی لە چل پاوند کەمتر نەبوو، بەمە با چووە سەر تازەترین جۆری کۆت و زنجیر. شەریف وتی، ئەم جۆرەیان لە هەموویان بۆ حەپس باشترە، چونکە بەشی ناوەوەی بەلاستیک داپۆشراوە تا حەپسەکە ئازێل نەدا. منیش لێم پرسی، باشە دەتوانێ بەمەوە بنوێ؟ شەریف بە شەرمێکەوە لە کاتێکا ڕووی کردبوو هانگ وتی، وەڵاهی ئەوە بە حەپسەکە ئەگۆڕێ. هانگ بەدەم سەرلەقاندنەوە زەردەخەنەیەکی نهێنی و خەمبارانەی کرد، پاشی ماوەیەک قسە هاتەوە سەر گرتنی هانگ. شەریف ئەمەشی باس کرد. هەر کە لە حەپسخانە هاتە دەرەوە پێمان وت کاکی خۆم پێویست بەوە ناکا خۆشت و ئێمەش ماندوو بکەی. فەرموو لەگەڵمانە وەرە. بە پیاوەتی لەگەڵمانە بێت بە پیاوەتی لەگەڵدا دێین. ئەوە بوو خوا هەڵناگرێ پیاوانە لەگەڵمانە ملی ڕێیگرت. یەکسەر بردمان بۆ لۆقنتە و چێشتێکی مەردانەمان دەرخواردی دا کە بریتی بوو لە کێک و مێخلەمەی بەراز بەو جۆرە کە ئێستا بە چاوی خۆت دەیبینی وا بە شەمەندەفەری دەرەجەیەک دەیبەینەوە ئەمە لەوە باشترە بە زڕە زڕی کۆت و زنجیرەوە بیبەینەوە دونیا ئەوەندە ناهێنێ برام ناهێنێ. هانگ زەردەخەنەیەکی کرد و بۆڵەیەکی لێوەهات وتی دەمتوانی ئەوها بە ئاسانی خۆم نەدەمە دەستەوە و پەنا بەرمە بەر یاسایی تەسلیم کردنەوەی تاوانباران شەریف بە ساردیەکەوە سێریش کرد وتی لەسەری مەڕۆ ئەو جۆرەشتانە هیچ کەڵکێکیان نەدەگرت پاشان شەریف وتی، لەوانە بوو نەختێ شتەکە پاش بخە، بەڵام ئەوها بە دەرەجەیەک بڕۆیتەوە باشە یان بە جۆرێکی تر؟ هەنگ بە نابەدلییەکە وتی، ئێ، ئێ، ئەوەش ڕاستە، ڕاستە. شەریف و مودەعی گشتیم هەر بە گا کوژەکانی ئیسپانیا و هانکم بە گایەکە دەهاتە بەرچاو. کە گەیشتنە جێ، دواڕۆژی مانگی کانوونی یەکەم بوو، شەریف و مودەعی گشتی خواحافیزی و جەژنە پیرۆزەی پێشەکییان لێ کردین و هەنگیش بە دەم دەستگوشینە وتی، لەم دنیایەدا مان هەر بۆ خودا خۆیەتی. بەڕاستی منیش نەمدەزانی، نەمدزانی چۆن خواحافیزی لێ بکەم. ڕاستە تاوانبار بوو زۆر دڕەقانە ڕەفتاری کردبوو بەڵام کە خەریک بوو بە کۆتە گرانەکەیەوە لە چەند بە دەفەرەکە دابەزێ نەمتوانی دوعای خێری بۆ نەکەم پاشان بیستمان کەوە یعدام کراوە. سەرنجام واک گەیشتینە شیکاگۆ کە هاتین بۆ ستێدۆیەکەی ئەندرسن و سپورناوەکەی نیوەکاری لەلایەن بەڕێوەبەری ستۆدیۆ بە خێراتنێکی گەرممان لێکرا سپور لەوێ نەبوو. مەسەلەی مووچە و هەفتانەکەشم کە ئەندەرسن لەسەر ڕاوێژکاری ئەو ڕایگرتبوو، هەر بە نەزانراوی مایەوە. ئێوارەی جەژنی سەری ساڵ کاک ئەندەرسنیش لێی دا و ڕۆیشت بۆ کالیفۆرنیا و منیش بە تاقی تەنیا مامەوە. درێژی نەکەینەوە. چەند ڕۆژێکی زۆر ناخۆشم لە شیکاگۆ بردە سەر و هیچ نە لەبارەی سپور و نە لەبارەی ئەندەرسنەوە دەرنەکەوت. پاشی چەند ساڵ سپور. خۆی شتەکەی بۆم ئاشکرا کرد سپور هیچی لەبارەی منەوە نەدەزانی و بگرە هە ناویشمی نەبیست بوو بۆیە کە زانی بووی ئەندرسن عقدی ساڵێکی بە ئەفتانەی 1200 دلار و دههزار دلار زیادە لەگەڵمدا ئیمزا کردووە هەر بەجارێ شێت بوو بوو بۆیە خۆی شاردبووەوە تا عقدەکە سەر نەگرێ کە دەگەڕێنەوە لە هەمان ئوتێل کە منی لێبووم نان دەخوا و هەندێ برادری پیرۆزبایی لێ دەکەن بە بۆنەی ئەوەوە کە من لەگەڵ شەریکەکەی ئەودا کارەکەم بە من سەری سوڕ دەمێنێ. دەبێ من ئەوەندە شتێکی گرنگ بم کە ئەوها خەڵک بە عەزلەتمەوە بن ئیشیان لەگەڵ بکەم؟ لە دڵی خۆیان دەڵێ. با بزانم ئەمە ڕاستە یان درۆ. چارەکە دۆلارێک دەدا بە بۆیەک و پێی دەڵێ بچۆ ئەم کابرایەم بۆ بانگ بکە. بۆیەک کە هاتە هۆڵی ئوتێلەکەوە دەستی کرد بە بانگ کردن، چارلی چاپلن! چارلی چاپلن! خەڵکە ورووژان و قەرەباڵغییەکی زۆر لە هۆڵەکەیا کۆ بووەوە. سپور، واقی ورمە، ئەمە چییە؟ چی رویاوە؟ پاشەمە کەوتە تەوازۆ خواستنەوە و مەرایی کردن بۆم. زۆر بە تەنگەوە بوو، داوای شتێک بکەم و بڵێ سەد جار بە سەر چاو، دونیا سەیرە، بەڵام ئەم رەفتارە خۆپەرستانەیی لەبەر چاوی خستبووم و هەرگیز نەدەچووە دڵمەوە. ئێوارانێک تازە گەڕابوومەوە و تیل و تیان خێرا لە سەر تەلەفون لە لایەن شەریکەی، ئێگزامینەر یلیۆس ئینجلیسەوە داوا دەکەن بە تەلەفۆن تەلگرافیکەن بۆم خوێندەوە کە لە نیویۆرکەوە هاتبوو دەیوت ئامادەین 25 هزار دلار بدەین بە چاپلن بۆ دوو هەفتە هەر ئێوارانەی پ دقیقە بێتە سەر شانۆ ئەمە کارەکەی خۆی تێک نادا یەکسەر تەلفونم بۆ ئەندرسن کرد کە ڕێگەم بدەن دوو هەفتە بۆ ئەم بەستە خۆم تەرخان بکەم بەمەرجێل ناو شەمەندەفەردا کۆمیدیایەک ئامادە بکەم بەڵام ئەندرسن بواری نەدا لە جیاتی ئەوە وتی، کۆمیدیایەکی دوو بەکرەی ترمان بۆ تۆمار بکە، ئێمە بیست و پێنج هەزار دۆلارەکەت دەدەینێ و بۆ بەیانی سەیرم کرد هات بۆ لۆس ئەنجلس یەکسەر چەکێکی بیست و پێنج هەزار دۆلاری دەرکرد و کردیە دەست شەریکە نیۆرکیە بەدبەختەکە پاش دوو هەفتە ئیفلاسی کرد. ئێستا وا گەڕامەوە لۆس ئەنجلس و هەست بە بەختیارییەکی تایبەتی دەکەم. زۆربەی ئەم هەستی بەختیارییەم هی ئەوەیە لە سێدنی برام نزیکم ئەو هێشتا هەر لەگەڵ کێستۆندایە و عەقدی هەردووکمان لەگەڵ شەریکەکانماندا لە تەواوبووندایە. ناوبانگ و شۆرەتم وەکو ئەکتەرێکی کۆمیدی سینەما هەر لە سەر هەڵداندایە. بە جۆرەک سێدنی هاتووەتە سەر ئەوەی هەموو کاتی خۆی بۆ کاروباری من تەرخان بکا. بە جۆرەی قسە و باسی ڕۆژنامە و ڕای گشتی، لەگەڵ بڵاوبوونەوەی هەریەکێ لە کۆمیدیاکانمدا ناوبانگم ئەوەندەی تر پەرە دەسێنێ. هەرچەندە لە لۆس ئەنجلس لە تابوری درێژی بلیت کڕیندا ئەمەم بە چاوی خۆم بینی، بەڵام نەمدەزانی مەسەلەکە لە شوێنی تر چۆنە. لە نیویۆرک بووکە شووشە و پەیکەرێکی زۆر لەسەر وێنەی من کرابوو لە هەموو مەغازە و ئەرزاخانەکاندا دەفرۆشران، ئەمە جگە لەوەی لە دەیەها شێوەی تری پروپاگاندە کە بنەڕەتی فیکرەکەیان چارلی چاپلن بوو، یا لێشاوی پێشنیازی ئیشکردن و ناو خستنە سەر بەرهەمی جۆراوجۆری وەک کتێب و جلوبەرگ و مۆم و جگەرە و زۆر شتی تر، خۆنامەی خەڵک، کە هەر تەنها دەیانویست تۆزە ناسیاوییەک لەگەڵ چارلیدا پەیدا بکەن، یان هەستی خۆیان بەرامبەر دەرببڕن، لە ماوەیەکی کورتدا بووە مایەی کەم جێی بۆمان. تا سێدنی بە پێداگرتنەوە دەیوت. دەبێت سکرتێرێک بۆ وەڵامدانەوەی خەڵک ڕابگرین. دواڕۆژی خۆم بە ڕوونی لەبەرچاو بوو، چ دواڕۆژێکی پرشنگدار! پەرە و ناوبانگی بێهاوتا وەکو چۆن بەری ئەستێڵکێکی پەنگاوە چەند ڕۆژە بەری ئاوەها لێشاویان سەرەوخوار دەهات، بەڕاستی خۆشم نەمدەزانی چی لەم وەزعە سەیرەدا بکەم. سیدنی لە نیویۆرک خەریکی هەندێک ئیش و کار بوو کە پەیوەندی بە کاروباری منەوە هەبوو. منیش لە سانتا مۆنیکا خەریکی تەواوکردنی فیلمی کارمین بووم، هەر لێرە لەگەڵ تۆد گۆدویندا بووم بە برادەر کە بەناوبانگترین ئەکتەری کۆمیدیی ئەو کاتەی ئەمریکا بوو. تا بڵێی کابرایەکی ڕۆح سووک و خۆش مەشرەب بوو. سەرگوزشتەیەکی سەیری لەبارەی خۆیەوە دەگێڕایەوە. ئێستا ئەو خانەنشینە و لەم شارەدا دەژی. ئێواران پێکەوە پیاسەمان ئەکرد و بە وردی گوێم بۆ قسەکانی شل دەکرد. کە ویستی خەریکم بچم بۆ نیو یۆرک بۆ کاروباری هونەری کۆمەڵە ئامۆژگاریکی باشی بە گوێمدا خوێن پێیوتم کوڕی خۆم وا بۆ خۆت ناوبانگێکی باشت بنیات ناوە ئەگەر بزانی چۆنی بخۆی دنیایەکی یەکجار بە پیت و فراوانت لەبەردەمدایە کە دەچیتە نیو یۆرک نەکەی لە بۆرە دوای نزیک بکەویتەوە زۆریش خۆت مەخەرە بەر چاوی خەڵک. هەڵەی گەلێک لە ئەکتەرە سەرکەوتووەکان ئەوەیە زۆرتر حەزیان لەوەیە خۆیان بنوێنن و دڵی خەڵک بڕفێنن، ئەمە خەیاڵی خەڵکت لەبارەوە دەڕەوێنێتەوە. لە دەیەها لاوە بانگت دەکەن، بەڵام تۆ تا بۆت دەکرێ کەمتر بەدەنگ ئەو جۆرە بانگکردنانەوە بچۆ. لە یەک یان دوو برادەر بەو لاوە هەڵمەبژێرە، ئەوانی تر با لەو دیوی پەرژینەکەوە بمێننەوە. زۆر هونەرمەندی گەورە پێی لە هەڵەیەکی گەورە ئاڵاوە. ئەوان هەر کەسێک فەرمووی لێ کردبن، بە یەک و دوو بە دەنگێوە چوون. جۆن درو یەکێک بوو لەمانە. ئەو خۆشەویستی هەموو خەڵک بوو، سەری بە ماڵی یەک بە یەکیانا دەکرد. بەم جۆرە دەبوو بە بەرخۆلەی دەستەمۆ و خەڵک لە نزیکەوە لێی تێر دەبوون. ئیتر چ پێویستیان بە چوونە شانۆگەرییەکانی بوو؟ تۆ دنیات گرتووەتەوە و هەر بەم جۆرەش دەمێنیتەوە، ئەگەر لەسەر ئەم ڕەوشتە بڕۆی. ئەمە ئامۆژگارییەکانی ئەو بوون. بەرەو نیویۆرک کەوتمە ڕێ شەمە دەفرەکە تابڵی لەسەر خۆ دەڕۆیشت بە جۆرێک بە پێنج ڕۆژ گەیشتمە منزڵ بە تەنهایی لە ناو ژوورۆچکەیەکدا دانیشتە بووم ئەو کاتە بێ میکیاج کەسێ نەی دەناسیم ڕێگاکەمان بە ئەماریلۆی سەر بە تێکساسدا تێدەپەڕی چونکە بە گوێرەی بەرنامی شەمەدەفەرەکە سعات حوتی ئێوارە دەگەیشتینە ئەوێ لە دڵی خۆما وتم بە تراشێک بکەم بەڵام ژووری دەست و چاوشتنەکە زۆر قەرەباڵغ بوو خەڵکی ترم لە پێشەوە هەبوو کاتێک کە لە ئاماریلۆ نزیک بووینەوە، هێشتا هەر جلی نووستنم لەبەردا بوو، خەریک بووم ڕیشم دەخوساند کە شەمەندەفەرەکە شووتی گەیشتنە ئێزگەی لێدا، لە پەنجەرەکەوە سەرێکم کێشایە دەرەوە، خوایە ئەم حەشاماتە چییە؟ هەزارەها کەس بە بەیداخ و لافیتە و دەستکە گوڵەوە لیسیان لە گۆڕەپانی ئێزگەکە داوە و، مێزی ساردەمەنی و ڕیز کراوە. لە دڵی خۆما وتم دەبێ ئەمە بۆ بەخێراتن یا بەڕێکردنی زاتێکی یەکجار گەورە ساز درابێ، بۆیە دەستم کردەوە بە سابوون ساوین لە ڕیشم، نەخێر! حەشاماتەکە هێرشی هێنایە سەر شەمەندەفەرەکە و گوێم لێ بوو هەر دەیانوت کوا؟ ئەی بۆ دیار نییە؟ ئیتر خەڵکەکە خۆیان کرد بە شەمەندەفەردا و کەوتنە پشکنین. هەرا بڵند بووەوە کوانێ؟ کوانێ چارلی چاپڵن؟ لە خۆمەوە ڕووم کردە یەکێک لەوانەی بەناو پرسیاری منیان دەکرد و وتم، بەڵێ بەڵێ ئەوەتام. کابرا یەکسەر وەکوو گەشکە گرت و وتی، ئەمە خۆتی، دەک هەزار جار بەخێر بێی. بە ناوی ئەمینداری شاری ئەماریلۆوە بە خێراتنت لێ دەکەین و داوات لێ ئەکەین بفەرمووی پێکەوە دەمێک تەڕ بکەین و پێکەوە ڕابوێرین. وەکوو خافڵگیر کرابێتم ئاوەها بوو، وتم، ئاخر ئەوها ناتوانم بێمە دەرەوە، نابینی هەموو سەروچاوم کەفە؟ هێشتا نیوەی ڕیشم نەتاشیوە. کابرا وتی، گوێ مەدەرێ، مەدەرێ! چارلی گیان، هەر شتێک بدە بە شانتا و وەرە چاوت بە خەڵکەکە بکەوێ، وا سوێیان بووەوە! هەرچەند ئەم لا و ئەو لام کرد سوودی نەبوو. دوو شەم ئاوم دا بە دەموچاومدا و کراسێکم کردە بەر و کەرەویتێکم لە یەخەم ئاڵاند و بەدەم قایمکردنی قۆپچەی چاکەتەکەمەوە لە دەرگای شەمەندەفەرەکەوە